شایەک هەبوو خاوەن سوپا و دەست و پێون دوو کوڕی بوو گەورە و بچووک شۆڕە سوارە و هەردوو چاپوک گەورەکەیان زۆر سوارچان بوو لە دوژمنانی بێباک بوو لە وڵات بەڕێوەبردندا دادپەروەر و خۆشەویستی مەملەکەت بوو چونکە سالار بوو ناویشی شەهریار بوو برا بچووکەکەیش پاشای وڵاتی سەمەرقەندی عجەم بوو لە نێو ڕەمەکی خەڵکدا خاترجەم بوو لە وادی کۆمەڵایەتیدا وێنەی کەم بوو بە درێژایی بی ساڵ هەریەکە و لە مەملەکەتی خۆیدا حکومڕان بوو پاشای گەورە تاسەی بینینی پاشا بچکۆلەی برای کرد بۆیە فەرمانی بە وەزیریدا ڕێی بەرە و مەملەکەتی سەمەرقەند بگرێتە بەر تا لە تەک خۆیدا بیهێنێتە نیوانی بێباکانە ڕێگرتبوو چووە دیوەخانی پاشا بچکۆلە و سلاوی پاشا گەورەی کاکی پێڕاگەیان ئەمجا تێگەیان کە تاسەیە کات و مەبەستێتی سەردانی کە ئەمیش بە خۆشحالی و پەسەندی بوو دواتر ڕەشماڵ و دەوار و وشتر و بار و هێستر و دەست و پێوەند و دەوروبەرانی بەڕێکەوتن دوای کەمێک دوورکەوتنەوە لە شار شازەمان شتێکی بیرچوو بوو بە تەنیا گەڕایەوە و خۆی کرد بە کۆشکدا کە سەیری کرد ژنەکەی هاونشینی گۆرانی بێژێک بووە و ئەویش عود ئەژەنێ کە ئەمەی بینی دنیا لە بەرچاوی تاریک بوو لە دڵی خۆی داوتی هێشتا لە شار دوور نەکەوتومەتەوە ئەمە ڕوویدا ئەی ئەگەر ماوەیەک لە لای کاکم بمێنمەوە چی ڕووەدا بۆیە شمشێری لێ هەڵکێشان و هەردووکیانی کوشت بێدەنگ گەڕایە و لای کاروانەکە و فەرمانی بەڕێکەوتنیدا گەشتە مەملەکەتی پاشای گەورە و پاشا بچکۆلە تەتەری ناردە کۆشتی کاکی کە مژدەی گەیشتن بگەێنێت پاشای گەورە کە بەمەی زانی شاری ڕازاندەوە بە خۆشانەوە چۆ پێشوازی پاشای برای ئیدی پێکەوە دانیشتن شازەمان کردەوەی نەشیاوی ژنەکەی بیرکەوتەوە زۆر خەمبار بوو ڕەنگی زەرتە گەڕابوو لاواز بوو کە برای گەورە هەستی بەمە کرد پێی وابوو بەهۆی دوورکەوتنەوەیەتی لە مەملەکەتەکەی بۆیە وازی لێهێنا دوای چەند ڕۆژێک خۆی بۆ نەگیرا و لێی پرسی براکەم لاواز و ڕەنزەت ئەتبینم ئەمیش هەر ئەوەندەی وت لە ناخەوە بندارم پاشای گەورە وتی کەواتە ئەچینە ڕاوشکار کە ڕەنگە کەمێک دڵت پێی بکرێتەوە بەڵام پاشا بچکۆلە پەسەندی نەبوو بۆیە شەهریارشا بە تەنیا خۆی لەگەڵ دەست و پێوەندیدا چووە ڕاوشکار لە کۆشکی شادا بانیژە هەبوو کە بەسەر ڕزوباخی کاکی دەڕوان لەوێەوە پاشا بچکۆلە ئەیڕوانی ڕزوباخەکە هێندەی زانی دەواازەی کۆشکایەوە و بیست کەنیزەک و بیست خزمەتکار هاتنە دەرەوە و براژنەکەشی لە نێوانیاندایە و کە زۆر خانومان ناسک و جوان بوو تا گەشتە حەوز و ئاوێک لەسەر لێواری دانیشتن و دەستیان کردە گۆرانی و خواردنەوە و یاریکردن و شعر خوێندنەوە شازەمان لە دڵی خۆی داوتی بەڵایەکەی من لەم بەڵای سوکرا ئیرەی و پەژاری لە کۆڵ بووە دیسان وتی ئەمە زۆر گەورە و گرانتر لەوەی بەسەر من هاتووە کەبراکەی گەڕای و سلاویان لێکدی کرد شەهریار سەیری ڕنگ و ڕووی شازەمان کرد سوور هەڵگەڕاوەتەوە لە تەکی داهنانێکی باشە خوا کە جاران کەم خۆر بوو وتی براکەم ئەو سا ڕنگ و ڕوت زەر هەڵگران ئێستا ڕنگ ڕوت وەک جارانی لە هاتێتەوە ئەحوال خۆتم پێ بڵێ شازەمان وتی گۆڕانی ڕنگ و ڕومت پێڵێن بەڵام بۆ هۆیەکەی داوای لێبوردنەکەم شا شەهریار وتی تۆ جارێ باهۆی ڕنگپڕین و لاوازەکە ببیستم شازەمان وتی کاکە کە وەزیرەکەت ناردە شوێنم خۆم ئامادەی سەفەر کردو لە شاردا چوون گۆیەکەی تۆم بیرکەوتەوە کە لە کۆشک بیرم چوبوو بۆیە گەڕامەوە و خۆم بە کۆشکدا کرد بینیم ژنەکان لەتە گۆرانی بێژێکدایە منیش هەردووکیانم کوشت و بەرەو ئێرە هاتم ئیدی بیرم هەر لەو کارە ئەکردەوە هەر ئەوەش بۆ هۆی لاوازی ڕەنگزەردی بەڵام بۆچی ئێستا بەخۆدا هاتومەتەوە ڕەنگم جوان بۆتەوە بم بەخشە پێت ناڵم کەبرای گەورە ئەمەی بیست پێیوت سوێندت ئەدەم بەێزدان ئەبێت هۆی نەمانی ڕەنگزەردەکەشتم پێ بڵێ ئیدی لێرەش چی دی بوو بۆرکی ڕایەوە شا زەمان بە کاکی وت سەیرم بکە لە کۆشکدا بڵاوی بکەرەوە کە بۆ ڕاوشکار ئەچیتە دەرەوە شار دواتر بە دزیەوە لەو شوێنەی من خۆم حەشاردا بوو خۆتدا بگرە تاکو بە چاوانی خۆت بیبینی شای گەورە فەرمانی دا بۆ ڕاوشکار پاسەوانان و دەست و پێوەندان ڕەشماڵ و دەواریان بردە دەرەوەی شار شازەمان لە ڕەشمالێکدا خۆی تون کرد و فەرمانی دا کە نەهێڵن کەس بێتە ڕەشماڵەکەیەوە شا شەهریار بەرگی شایەتی لابرد و خۆی گۆڕی و بەرەو شار و کۆشک بۆ و بە دزێ و خۆی کرد بە کۆشکەکەی بە چووە ئەو بانیژەی بەسەر ڕز و بافەکەیدا ئەڕوانی دوای ساعتێک بینی کە کەنیزەکەکان و شارژن هاتن و ئەویان کرد کە براکەی بۆ جێڕابەوە ئەم کارەیان تا پاش نیوەڕۆ درێژە پێدا کە شەهریار ئەمەی بینی هۆشی لەسەردا نەما ئەم هۆنراوەی بەبیرهاتەوە لە ژنان بێخەم مەبن پێیان خاترجەم مەبن دڵسۆز خۆی پێت ئەناسێ غەدرێکی پڕ کراسێ پەندی یوسف بزانە چیان کرد فێڵ باسانە باوکە ئادەمت برا لە برژن بوو دەرکرا شا شەهریار کە هۆشی لەسەردا نەما بوو چووە باخەکەەوە و بەشمشێر ملی ژنەکەی و هەموو کەنیزەک و خزمەتکارەکانی پڕان لەمەو دوا هێندەی ڕق لە ژنانە بۆوە دوای ئەوەی مارەی لێبڕا ڕۆژی دواترەی کوشت ئەم کارەی شا بۆ هۆی بێزاربوونی ڕەمەکی خەڵکەکەی مەملەکەتی تاوای لێهات کچەکانیان لەگەڵ خۆیان بردن و لە ترسی پاشایان لە وڵات هەڵهاتن ڕۆژێکیان شا شەهریار داوای لە وەزیرەکەی کرد کە کشێکی بۆ بدۆزرێتەوە و هەروەکو جاران لی مارەکە وەزیر کە چووە ناو شارەکە بینی چۆڵ و هۆڵە بۆیە بە دڵێکی پڕغەم و پەژارە و ترسێکی زۆرەوە لە پاشا گەڕایەوە بۆ ماڵی خۆی ئەم وەزیرە دوو کچی هەبوو یەکێکیان ناوی شەهرەزاد و ئەوەی دنیازاد کچە گەورەکەی کتێبانێکی زۆر و مێژوو سربردەی پاشایانی کۆن و هەواڵی نەتەوایانی کۆنی خوێندبووەوە لیان جێراوەتەوە کە هزار کتێبی لە کتێبخانەدا هەبووە هەر لە مێژووی میلەتانی کۆن تا ئەگاتە پاشایان و شاعیرانی دیری کچە گەورە لە باوکی پرسی ئەرێ ئەوە بۆ ئەو هەموو پەژارێت بە کۆفردا داوە ئەوە تا شاعیرێک گوتوێتی بە خەمبار بڵێن دۆش دا نەمێن پەژارە لای کەس تا سەر نامێنێ چۆن خۆشی تا سەر میوانی نابێ ڕۆژان خەمیشت هەر ئەڕەوێنێ کە ئەمەی لە کچە گەورەکەی بیست هەر لە نوکەوە فەرمانەکەی شاشهریاری بۆ جێڕاوە کچە گەورە وتی باشە بۆ نام دەیت بەشە یا منی ژەمرم یا ئەژیم و مناڵانی مسلمانان لە دەست شارزگارەکەم وەزیر وتی بۆ خاتری خوا یاری بە چارەنووسی خۆت مەکە کچەکەی وتی ئەبێت ئەمە هەر ببێ وەزیر وتی ئەترسم وەک کەروگایەکەی جوتیارەکەت لێبێ کچەکە پرسی بابەجان بەسەرهاتی ئەو کەروگایە چۆن بووە وەزیر وتی بازرگانان خاوەن سامان و مەڕووماڵاتن بازرگانێک بوو ژن و مناڵی بوو خوا بەهرەی زانینی زمانی باڵندە و ئاژەڵانی پێبەخشی بوو ئەم بازرگانە دێنشین بوو کەروگایەکی هەبوو ڕۆژێک گایەکە خۆی کرد بە تەویلەی کەرەکەدا بینی شوێنەکەی ئاوڕشێن کراوە و گسک دراوە لە ئاخڕەکەیدا کاوجۆی لە بێژنگ دراوی تێدایە بۆیە کەرەش بێخەم لێی ڕاکشابوو سامەگەر جار و بارێک خاوەنەکەی سواری پشتی ببوایە بەرەو کشت و کاڵەکەی بگەڕایەتەوە ڕۆژێکیان بازرگانەکە گوێی لێبوو گایەکە بەکرەکەی وت نۆشی جانت بێ من ماندوو مردوو تۆش هەمیشە پشوو لە کاو جۆی پوختە ئەخۆیت و خاوەنت پەزێرایی دەکا مەگەر جاروبارێک سواری پشتت ببێ ئێمەش هەمیشە یان لە ئاشین یا زەوی ئەشێڵین کەرەکەوتی ئاسانە کە بردیانیت بۆ سەر چێلگە و نێڵەکەیان لە ملت خست خۆت بدە بە زەویدا لێشت بدەن هەر هەڵمەستن کە زۆر ناچار بووت بچۆ سەر چۆک کە گەڕایتەوە ماڵ پاقلە دەخەنە بەردەم مەیخۆ هەروەکو ئەوەی زۆر لاواز بیت ڕۆژێ یان دوان مان بگرە مەخۆ و مەخۆرەوە ئیدی ماندوو نابیت و ئەحەوێتەوە وا کابرای بازرگانیش گوێ لە گفتە گویانە جوتکەر هاتە لای گاو ئالیکی بۆ لە ئاخورنا گایش زۆر کەمی لێ خوارد ڕۆژی دواتر جووتکە گای بردە جووت بینی زۆر بەهێزە ئەمیش بڕێ خەمی بۆ خوارد و لە دڵی خۆی داوتی ئەمە بە هۆی ماندووبوونی دوێنێوێتی ئیدی چوە لای بازرگان وتی گەورم گایەکە کاری جارانی بۆ ناکرێ ئەم شەوی شتێکی و تۆی لە ئالیکەکەی نەخواردبوو بازرگان کە لەو کەین و بینە بە ئاگا بووتی بڕۆ بڕۆ کەرەکە ببە و بیخە شوێنی گایەکە و تا ئێوارە جوتی پێ بکە ئێوارە کەرەکە هێنرایەوەمە دوای ئەوەی بە درێژایی ئەو ڕۆژە جوتی کردبوو لەبەرەوەی ئەو ڕۆژە گایەکە بێکار بوو حەوا بووە بۆی سوپاسی کرد کەرەکە نتقی نەکرد و پەشیمانێکی زۆری کێشا بۆ ڕۆژی دواتر جوتیار هاتەوە و کەرەی بردەوە بۆ جووت کە ئێوارە گەڕایەوە پێستی ملی داماڵا بوو ماندوو نیو مردوو ببوو کەرەکە سەرنجی دایە گایەکە و لە دڵی خۆی داوتی خۆم بەخۆمم کرد ئەمجا پێیوت ئەوە بزانە ئامۆژگاری دەکەم بیستومە خاوەنەکەمان وتێتی ئەگەر ئەم جارە گایەکە هەڵنەستایەوە بۆ کارکردن ئەوە بیدەنە دەست قەساب باسەری ببرێت و پێستەکەی بگروێ گایەکە کەم ئامۆژگاری بیست سوپاسی کرد و پێیوت لە سبێنێ زووتر نییە ئەچمۆ سەرکار بۆیە دەستی کردالی خواردن ئاخڕەکەشی بە زمان لێستەوە وا بازرگانە گوێی لەم کەین و بەی نەشە خۆی لە هەردووکیاندا گرتووە بۆ ڕۆژی دواتر لەبەر دەرگای گەوڕەکەدا بوون کە جووتکەر هات و گایی هێنایە دەرەوە گایەکە کە خاوەنەکەی بینی کەوتە کلکەلەقێ و یاریکردن بازرگان کە ئەمەی بینی هێندە پێکەنی لی کەوت ژنەکەی لی پرسی ئەوە بەچی پێکەنی مێردە بازرگان وتی نهێنی ئەوە بیستم و بینیم ناتوانم پێت بڵێم چونکە پێمرم ژنەی بازرگان تووڕە بووتی ئەبێ پێم بڵێ ئەگەر پێشی بمری بازرگانەوتی ژنەکە نابێت ئەم پەنهانە بخەمە ڕوو ئاخرە مرم ژنەوتی کەوا بوو بە من پێکەنیوی ئیدی ئەمەندەی وت وتەوە تا کۆڵی بە مێردەکەیدا چاری نەما و نردێ شوێن قازی و شایەت بۆ ئەوی وەسێت بکە ئەمجا نهێنیەکە ئامادە بکە لەبەر ئەوەی کچە مامی خۆی بوو زۆری خۆشەویست نردە شوێن کە سوکاریژنە و دەرو دراوسێت چونکە هەر بە باسکردنی نهێنێکە و پێکەنینەکەی دەم و دەزمرد بە هەموو ئەوانەی بانکرابوون لە ژنە پاڕانەوە کە بۆ خاتری خوا وازبێنە لەم پیاوە خۆ ئەو باوکی مناڵەکانتە ژنە پێی وتن پەشیمان نابمەوە ئەبێت هەر پێم بڵێ لێ گەڕێن با بمرێ ئیدی بازرگان لە نێو خەڵکەکە هاتە دەر و ڕووی کردە دالت دەواب گەڕایەوە جێرایەوە مرد ئەم پیاوە کەڵەشێرێکی هەبوو کە پەنج مریشکی لەژێر دەستا بوو سەگێکیشی هەبوو سەگەکە ئاگای لە کارەساتەکە بوو بۆ یەکەوتە جنێودان بە کەڵەشێر و شیڕاندی بەسەریدا ئەوە دڵت بەچی خۆشە خۆوا خاوەنەکەمان ئەمرێ کەڵەشێرە کەوتی چۆن چۆن ئێدی سەگەکە چی ڕوویدا بوو بۆ کەڵەشێری جێڕایەوە کەڵەشێر وتی بەو خویە خاوەنەکەمان جێلە ئاخر من پنجژنم هەیە ئەمیان ڕازیەکەم و ئەویان ئاشتەکەمەوە کەچی خاوەنەکەمان تەنیا یەک ژنی هەیە ناتوانێ ڕازی بکە ئەوە بۆ توڵە تویەکی تەڕی لێ هەڵناگرێ و نایباتە ناو گەنجینەکە و دارکاریکە تانیوە مردوو ئەبێت و تۆبە و ئەستەخفارەکە وای لێبدا هەرگیز پرسیار نەکە بازرگانش گوێ لە کەڵەشێر بوو کە بۆ سەگە ئەدووە لێرەدا وەزیرەکە بە شەهرەزادی کچی وت بازرگانەکە چی بەژنەکەی کرد واد لێکەم کچەکەی پرسی بازرگانە چی لە ژنەکەی کرد وەزیرەکەوتی دوای ئەوە لقێکی توە تەڕەکەی کرد بە گەنجینەکەدا و شاردیەوە هاتەوە لای ژنەکەی وتی وەرە بابچینە گەنجینەکەەوە لەوێ نهێنێکت پێڵم توخوا با هەر لەوێ بمرم و کەس نەمبینێ کە چوونە ناو گەنجینەکەەوە دەرگاکەی لە ناو کوڵمدا بە شوڵە تەڕەکە کەوتە لێدانی ژنە تاژنە لە هۆش خۆی چوو کە بە ئاگە هاتەوە دەست و قاچی بازرگانەکەی ماچ کرد وتی تۆ بە ئێدی هەردووکیان بە پێکەنینەوە لە گەنجینەکە هاتنە دەرەوە خەڵکەکە کە ئەمەیان بینی خۆشحاڵ بوون کچەوە زیر کە ئەم و تاری باوکی بیزدوتی ئەبێ هەروا بێ وەزیرەکە کچەکەی ڕازاندە و بەرەو کۆشکی شا شەهریار بوونەوە شەهرەزاد خوشکە بچووکەکەی ئامۆژگاری کردبوو کانێرێتە شوێنی شەو پێکەوە بن لەگەڵ شادا داوای لێ بکە کە شتێک بجێڕێتەوە بۆیان تاکو و شەوی پێ بەسەربرن ئەم جاوتبووی خوا یار بێ قسە و باسێکتان بۆ جێرمەوە ڕزگاربوونی بەدوادابێ ئەم جاوەزیر کچەکەی خۆی برد و ڕۆیشت شا شەهریار ڕووی لە وەزیر کرد و پرسی کارەکەت بۆ جێبەجێ کردم وەزیر وتی فەرمو ئامادەیە مارەی بکە شا شەهریار زۆر خۆشحاڵ بوو کە سەرنجی شەهرەزادیدا ئەگری لێ پرسی چیتە شەهرەزاد وتی ئەی پاشا بیری خوشکە بچووکەکەمەکەم خواحافیزیم لێ نەکردووە شا دواتر نردی بە شوێنیدا ئێوارە لە سەررجێگەت دانیشت بوون کە خوشکە بچووکەکەی گەیشت باوەشیان بەیەکدا کرد ئەمجا لە سەرزەوی لە ژوورەکاندا دانیشتن دوای کەمێک خوشکە بچووکە ڕووی لە خوشکی گەورەینە وتی توخوا خوشکە گیان ئەگەر چیرۆکێکمان بۆ نەجێڕیتەوە با ئەم شەی پێ بەسەربەرین شەهرەزاد لە وەڵامداوتی شەهرەزاد وتی کە فەلەک ئەگا بە ئێمە دەستی ئەبێتە بەشمان پەژار و پەستی ئەجرنەوە لە نێو بازرگاناندا بازرگانێک هەبوو سامانێکی زۆری بوو مامەڵەی لە وڵاتدا بەفراوان بوو ڕۆژێکیان سوار بوو بەرەو هەندێ لە وڵاتانە لە ڕێگا گەرما زۆری بۆ هێنا و چوە بن سێبەری درەختێک دواتر دەستی کرد بەنانە بەرەکەیدا و هەندێ وردەنان و دەنکە خورمای دەرهێنا و خواردنی بازرگان وتی ئنا لله و ئنا ئیلەیه ڕاجعون ئەگەر وابێ ئەوە خۆ بە ئارزوی خۆم نم کوشتووە داوای لە برد نەکەم دێوە کەوتی پێی ناوی ئەبێت بتکوژم ڕای کێشا و پاڵی خست شمشێری بڵند کردەوە کە بیکوژێ بازرگانەکە گریا وتی خوایە وا خۆم دایە دەست هۆ ئەم شعرەیشی وت زەمانە ترسە و هەم ئاسوودەبوون ڕۆژانی خۆشە و ترسانی تیاچوون ئەوانەی شەقی زەمانە ئەخۆن لۆمە ناکرێن چۆنی خولەخۆن ڕەشەبای زۆری کاتی ناوەختە زیانی زۆری هەر بۆ درەختە کە فەلەگەگا بە ئێمە دەستی ئابێتە بەشمان پەژار و پستی ئەستێرەی ئاسمان هەزاران جۆرە جیرانیش بەس هەرمانگ و خۆرە خۆزەوی پڕی درەخت و دارە هاویشتنی بەرد هەر بۆ بەردارە کە لە خوێندنەوەی شعرەکە بۆ جنۆکە کەوتی زۆر مەڵێ هەر ئەبێ بتکوژم بازرگانە کەوتی لەلایە قەرزارم سامانێکی زۆریشم هەیە ژن و مناڵیشم هەیە ئەمەندە مۆڵەتم بدە بگەڕێمەوە ماڵ و ئەرکەکانم بەجێ بگەنم سەری ساڵە گەڕێمۆلاتان پەیمان بەخوا و تۆ دەم خواوەکیل دێمۆلات چیم لەکەی بیکە جنۆکەش دوای ئەم پەیمانە ئازادی کرد بازرگانش گەڕایەوە ماڵ و هەموو کارەکانی ڕاپەڕان ئەژن و مناڵی تێگەیاند و لایەن مایەوە تا ساڵ تەوا بوو ئیدی دەست نوێژی هەڵگرت و کفنەکەی خۆی خستە بندەست و خوا حافیزی لە خزم و خۆشیان کرد بە نابەدلی ڕێگەی گرتەبەر دەور و بەرەکەی دەستیان کردە ناڵە و گریان و لاوانەوە بووی ڕۆشت تا گەشتە باخ و بێستانێک ئەو ڕۆژە سەری ساڵی نوێ بوو دانیشت بوو بۆ خۆیە گریا پیرێک کە ئاسکێکی پەت کرد بوو بەرەو لای هات و سلاوی لێکرد و پرسی ئەو بۆ لەم شوێن جنۆکانەدا دانیشتووی بازرگانەکە بەسەر هاتی خۆی و جنۆکەکەی بۆ جێرایەوە پیرەی خاوەن ئاسک سەری سوورما وتی بەخوا برا قەرزەکەت گرانە بەسەرهاتەکەت سەیرە ئەگەر بە خامە و ئاوی چاوەن بنووسێ خەڵکی پێسوودمەند دەبن ئەمجا لای دانیشت وتی بەو خویە لێت نابمەوە تاکەین و بینەکەت لەگەڵ ئەو جنۆکە بڕیتەوە ئیتر ئەمیش غەم و پەژارە و بیرکردنەوەی زۆرتر بوو دواتر پیرێکی دی بەرە ولایەن هات دوو تانجی ڕاوی ڕەشی پێبوو دوای سلااوکردن پرسی بۆچی لەم شوێنە دانیشتون خۆ ئێرە شوێنی جنۆکەکانە چیرۆکەکان بۆ جێڕایەوە ئەویش لایەن مایەوە هێندەی پێنەچوو پیری سێم پەیدا بوو کە هێسترە زەردێکی پێبوو سڵاوی کرد و پرسی ئەوانیش لە نوکەوە چیرۆکەکان بۆ جێڕایەوە ئەویش لایەن مایەوە دوای کەمێک جوان لە گرمەیەک بوو تەپ و تۆزێکی زۆری بڵاو کردەوە لەو چۆڵەوانیەدا کە تەپ و تۆز نیشتەوە جنۆکەیەکیان بینی شمشێرێکی بەدەستەوە بوو چاوانی گڕی لێ ئەبەوە بۆیان چوو بازرگانەکەی لە نێوانیاندا دەرهێناوتی هەستە با هەر وەکو چۆن کوڕەکەمت کوشت ئاوا بتکوشمەوە بازرگان دایە پڕمەی گریان هەرسێ پیرەکەش لە ترساندا هەستان و دەستیان کردە گریان یەکەم پیرەی ئاسکەکەی پێبوو ڕاست بۆوە دەستی جنۆکەی ماچ کردوتی ئەی تاجی سەری جنۆکەکان ئێستا بەسەرهاتێکی بێوێنەی خۆم لەگەڵ ئەم ئاسکە گێرمەوە گەر بەلاتەوە سیر بوو ئەوە لە پاداشتە سەیەکی خوێنی ئەم بازرگانم پێ بەخشە جنۆکە وەڵامی دایەوە بەڵێ باشە گەر بەسەرهاتەکەم پێ سیر بوو سەیەکی خوێنی ئەم بازرگانت حەڵال بێ چیرۆکی یەکەم پیرەمێردی خاوەن ئاسک پیرەمێردەکە وتی ئەی دێو ئاگادار بە ئەم ئاسکە کچە مامی خۆمە و لە گۆشت و خوێنمە زۆر مناڵ بوو مارم کرد نزیکەی سی ساڵ ژنومێرد بووم بەڵام مناڵمان نەئەبوو بۆیە بێ ئەوەی ئەو بزانێ کەنیزەکێکم مارە کرد و کوڕێکم لی بوو وەک مانگ ئەدرەوشایەوە گەشەی کرد تا تەمەنی بۆ پ ساڵ ژنەکەم کاروانێکی بازرگانی گەورەی بۆ ڕێخستم ڕوم کردە چەند شارێک ئەم کچە مامم هەر لە مناڵیەوە خۆی فێری سیحر کردبوو بە سیحر کەنیزەکەی ژنی منی کرد بۆ مانگا و کوڕەکەیشم بە جۆرەکەکەی دوا درنگانێک گەڕامەوە لە کەنیزە و کوڕەکە من پرسی وتی ژنەکەت مرد کوڕەکەیشت سەری خۆی هەڵگرت ساڵێک بەخەم و پەژارەیانەوە مامەوە کە جەژنی گەورە قوربان هات شوانەکەمم ڕاستپارت مانگایەکی قەڵەوم بۆ بنێرێ مانگا قەڵەوەکەم پێگەیشت تومەس کەنیزەکەی ژنمە و ئەم کچە ئامۆزای ژنم بە سیحر کردوێتی بە مانگا چاکم بەلادا کرد و چێردم بەدەستەوە گرت تا سەری ببڕم مانگا دەستی کردە ناڵە و بۆڕەبۆڕ و گریان منیش سرم سوڕما و بەزەین پێدا هاتەوە وتم کاکی گاوان ئەم مانگایە ببەوە ناو گاگەلەکە و دانەیەکی ترم بۆ بێنە کۆنژنەکەم کە ئەم ئاسکەیە وتی سەری ببرە لەمە قەڵەوترمان نییە دەستم دایە سەری ببڕم گایەکە دەستی کردە بۆ ڕەبۆ ڕووهاوار گەڕامەوە دوا بە گاوانم وت ئادەی تۆ سەری ببرام سەری بڕی و لەوێدا کەوڵی کرد گۆشت و چاوریەکی ئەو تۆی نەبوو هەر پێست و ئێسقان بوو بۆی پەشیمان بووم لەسەر بڕینی وتم بڕۆ جۆرەکەی قەڵەو بێنە تومەس مانگاکە کەنیزەکەکەی ژنم بووە جۆرەکەکەی کە بۆ هێنام ئەویش کوڕەکەم بووە کە منی بینی پەتی ملی بچڕاند و هات و خۆی لێ هەڵسوین کەوتە گریان و لاوانەوە بەزەیم پیاهاتەوتم مانگایەکی دیبێنە ژنە کۆنەکەم کە کچە مامە واتە ئەم ئاسکەی ئێستا پەتم کردووە و پێمەوتی پیاوەکە سەری ببڕە ئەمڕۆ ڕۆژێکی پیرۆزەوە بێت قوربانی جوان و چاکی تێدا بکرێ منی ژوتم سیرکە بە فەرمانی تۆ مانگاکەمان سربڕی ماپووچ دەرچووین سوودمان لێ نەدی ئەم جارە بە قسەت ناکەم ژنەکەم سوێندی لێ خواردموتی بەخوای ڕەحمان و ڕەحیم ئەبێت هەر ئەم جۆرەکەیە لەم ڕۆژە پیرۆزەدا سەر ببڕی گەر بە قسەم ناکەی نە تۆ مێردی منیت و نە منی ژنی تۆم کە ئەمەم لێبیست لە مەبەستیشی بێ ئاگا بووم بە شێردێکەوە چوومە پێشەوە شەهرەزاد زانی شەوگار درەنگ بوو بێدەنگ بوو خوشکە بچووکەکەی وتی قسەکانە چەند بە تام و شیرین و خۆشن شەهرەزاد وتی هێشتا لە کوێتانە بەخوا گەر تەمەند درێژە بێت و پاشا ئەم هێڵێتەوە شەوی داهاتوو قسەی خۆشترە بیستن شا شەهرەیار بەخۆی وت بەو خۆیان نایکوژم تاکو هەموو چیرۆکەکەم بۆ گێرێتەوە ئەو شەویشمان ڕۆژ کردەوە بۆ سبێنێ شا چوە شوێنی حکومڕانی وەزیریش کە کفنێکی لە بندەستدا بوو هات ئەو ڕۆژە حکومڕانی خۆی کرد و تا ئێوارە هیچ فەرمانێکی بۆ وەزیر دەرنەکرد وەزیر سەری سوورما شەوهات و دیوەخانی پاشاتایەوە شادانیشت و کۆرگەرم بوو ئەمجا دنیازاد بە شەهرەزادی خوشکی وت چیرۆکی بازرگان و دێوەکەمان بۆ بگێڕەوە شەهرەزاد وتی ئەگەر پاشامان ڕێم بدا کە پاشا ڕێدا شەهرەزاد و تیەجێرنەوە ئەی شایدانە بە ژیانزانە بازرگانەکە دڵی بە جۆرەکە کە سوتا و بە گاوانی وت بیکەوە ناو گاگەلەکە ئەمە پیرە هەر چیرۆکەکەی بۆ دێوەکە جێڕێتەوە دێوەش بە عجباتیەوە گوێ لێگرتووە خاوەن ئاسکە کەوتی ئەی شای دێوان ئەمانە بە بەرچاوی کچە مامەوە کە ئەم ئاسکەیە بە دەستمەوە ڕوو ئەدەن و ئەمیش خێرا خێرای وت ئەم جۆرەکەی سەر بەبرا زۆر قەڵەوە خۆشی تێک نادا کە پێم وت بیبەرەوە نێو گاگەلەکە بردی ڕۆشت ڕۆژی دواتر کە لە ماڵەوە دانیشت بووم گاوان ڕووی تێکردم وتی گەورم شتێکت بۆ جێرمەوە دڵت پێ خۆشە بێ ئەبێت مژدانیشم بدەیت هێ من ژوتم بڵێ وتی ئەی بازرگان ئەوە بزانە کچێکم هەیە هەر لە مناڵیەوە لای پیرێژنێک کە لە ماڵماندا بوو سحر فێر بوو دوێنەیە کە جۆرەکەم بردەوە کچەکەم بینی سەری خۆی داپۆشی و دەستی کردە گریان دواتر دەستی کردە پێکەنی وتی ئەمەندە بێبختم کە پیاوم بۆ بێنی منیش پێم وت پیاوی چی باشە ئەو بۆ گریایت کەچی دواتر پێکەنیت کچەموتی ئەم جۆرەکەیە کوڕی گەورەکەمانە و سحری لێکراوە باوەژنەکەیشی ئەو سێحەی لە خۆی و دایکی کردووە بۆیە پێکەنیم هات هۆی گریانەکەشم سربڕینی دایکی کوڕەکە بوو لەلایەن باڵکەوە منی ژەو شەوە لە خۆشیدا خەوم لێ نەکەوت و خواخوای ئەوم بوو ڕۆژ ببێتەوە تاکو بێمەلات و پێت بڵم ئەی دێوەکە منیش کامەم بیست لە خۆشیدا وەکو سەرخۆشم لێهات بە پەلە لەگەڵ گاوانەدا چوومەوە بۆ ماڵ کچە گاوان دەستی ماچ کردم و بەخێراتنی کردم چۆن جۆرەکەکەیان هێنا و کەوتە خۆتێ هەڵسوێنم منیش پرسییم ئەرێ بەسەرهاتی ئەم جۆرەکەیم ڕاستە کچەکەوتی بەڵێ قوربان ئەم جۆرەکەی کوڕی خۆتە منیش وتم کەوابوو ئەو جۆرەکەیان بۆ بکەوە بە مرۆڤ و منیش گاگەلەکەی ژێر دەستی باوکتت پێشکەشەکەم کچەکەش بە پێکەن نەوتی هێندەش بۆ سامان نەمردوم دوو مەرجم هەیە یەکەم منی لێمارە بکەی دووەم ئەوەی سحری لەمان کردووە سحری لێ بکەمەوە تا بەسرێتەوە و لە هەڕەشەی بێخەم بم منیش وتم لەسەر و ئەوانەیشە چیمە ڕووماڵات و سامانم هەیە بۆ خۆت لەبارەی ئامۆزاکەشمەوە خوێنی لە تۆ حەڵال بێ ئەم جا کچە گاوان قاپێکی ناو پڕیل ئاو کرد و هەندێکی بەسرا خوێند و دوایی ئاوەکەی پرژان بەسەر گوێرەکەکەدا ئەم جاوتی گەرخوا بە گوێرەکەی درستی کردویت هەروە خۆت بمێنەوە گەر بە سحر واد لێ هاتووە بە فەرمانی خوا بگەڕێەوە دۆخی جارانت جۆرەکەکە خۆی ڕاوەشاند و بووە بە مرۆڤ منیش خۆم دا بە سەریدا و سوێندمدا کە بۆ مجێڕێتەوە تا بزانم ئامۆزاکەم چی بەسەر خۆی و دایکێناوە ئەویش چیان بەسەر هات بوو بۆ گێڕامەوە ئەمجا بە کوڕەموت کوڕەکەم خۆم کچەی کردە فریشتە و تۆی ڕزگا کرد ئیدی ئەی دێ و کچە گاوانم لە کوڕەکەم مارە کرد دواتر بووکەکەم ئامۆزاکەمی بەسی هەرگۆڕی بۆ ئەم ئاسکەی بەدەستمەوەێ و پێیوتم ئەو ژن و کوڕەکەتی کردبوو بە دوو ئاژەڵی بێزراو و من کردومە بە ئاسکێکی جوان بووکەکەم ڕۆژانێکی زۆری لای ئێمە بەسەر برد تاکو خوا بردیەوە بۆ خۆی کە بوو کە مرد کوڕەکەیشم ڕووی لە هندستان کرد وڵاتی ئەو پیاوەی کە ئەمەی لەگەڵ تۆدا بەسەرهات ئیدی ئاسکەی ئامۆزان بە دوای خۆمدا بەکێش کرد ئەم وڵات بۆ ئەو وڵات بە شوێن کوڕەکەمدا ئەگەڕێن تا قەزا و قەدەر منی هێنا ئێرە و ئەم بازرگانم بینی دانیشتوە و بۆ خۆی ئەگری ئەمە بوو بەسەرهاتەکەم دێوەکەوتی بەسەرهاتێکی عجای بوو واسەیەکی خوێنی ئەم بازرگانم پێبەخشیت